کاسێتی دوانزەهەم لە پەرتووکی دیوانی قانع دیوی دووەم لە لاپەڕە چوار سەد و هەشتا و سێ و وەسیەت ڕۆڵە من ئەمرم لە پێشە هۆشی ئیمانت ببێ بیری هۆز و نیشتیمان و ژینی کوردانت ببێ ڕۆڵەکەم هێندە بخوێنە ڕووی شارانت ببێ هەوڵی تەنها خۆت نەدەی هەر هەوڵی یارانت ببێ تۆش وەکو من فەرم و فەرمووت با نەبێ ئەی چاوەکەم هۆشی خۆتت بێ دەخیلە کوێر نەکەی تۆ ناوەکەم ڕۆڵە من تاوێ مەلا و لەحزەیێ دێوانە بووم تاوێ سۆفی خانەقا و گه لە ناو مەیخانە بووم، تاوێ هاوڕێی کۆمەڵ و تاوێ تەواو بێگانە بووم، تاوێ وەک ڕەندی قەلەندەر جار جار شێخانە بووم. بەم هەموو جۆرە لەگەڵ کوردا زەمانم بردە سەر، ئاخری هەر یەک نەکەوتین، گشت بڵاو و دەربەدەر. ڕۆڵە گوێ بگرە بە جوانی بۆ بەڵێ قوربانی من بۆ کزی و لارە ملی لای ئاغا و خانانی من جا ئەزانی چۆن بووە و چۆن ڕۆیوە دەورانی من کەس بە حاڵی من نەبێ بۆ باری سەر شانانی من سەد هەزار زانین بە پووڵێ ناچێ لای ئەربابی زەڕ تا بزانی ئەو خراپتر لێتە بێ بە شومڵی شەڕ ڕێگەیەکت پێ نیشان دەم تا بژیت بۆ خۆت جوان پرچی شۆڕی لێ دروست کە و ڕیشی گرژ و لوول و پان هەر وەکوو خۆت خەڵقی کەر کە و بیبە بۆ لای شێخەکان نیوی بۆ تۆ نیوی بۆ شێخ ڕەنجی سۆفی هیچ نەزان لێ خوڕە و لێ دە و بڕۆ لاباری خۆت بگرە لە مشت کوردی چی نیشتیمانی چی بۆ کورد چلۆن خۆت دەی بە کوشت. گەر ئەوەت لا زەحمەتە هەستە بڕۆ قاپی سەرا وەرگرە هیچ گوێ نەدەیتە ئاشنا و باوک و برا لەو شەریکە تۆ شەریک بە بەش بە هەرچی کرا. ڕۆڵە گەر قاپی سەرا هات و نەبوو بۆ تۆی هەژار باڵی لێ هەڵماڵە چابووک دێ بە دێ و شار بە شار کۆمەڵێ پێ کۆ بنێ هەر یەک بە ناوی موستەعار تا حکوومەت پێت نەزانێ تۆش نەخاتە ئیش و کار چوویتە سەر کورسی بزانە پارە چۆن پەیدا ئەکەی چۆن بە ناحەق کوردی بێ پشت و پەنا ڕیسوا ئەکەی. باسی نۆکەری پیر ڕۆژێ لە ڕۆژان خزمەتکاری پیر پیرێک داوەشاو زۆر مات و زویر، بۆ نان و بۆ بەرگ کەوتە ڕاوت ڕاو و بیر چارەی بڕابوو نەیمابوو تەگبیر چوو بۆ ماڵاغا ئاغاکەی جاران چوون پاش خوانخۆر بوو شەو سوو ئێواران وتی ئاغای خۆم خاوەن دیوە خان لە ماڵما نییە تەنیا لەتێک نان فریام نەکەوی کارم تەواوە زەنگی بەدناویم زۆر چاک زڕاوە پێویستم بۆ بەرگ بۆ نان و ئاوە تەمەنی گەنجیم بۆ تۆ فەوتاوە تاکو هێزم بوو دێم بۆ سووتانی پیاوم بۆ کوشتی تاڵانم هانی دزیم بۆ کردی زۆر بە نیهانی چەند چەتەییم کرد هیچ کەس نەیزانی. ژنم بۆ هێنایی شەو بە شەو بۆ کۆڵانان ژنم بۆ هێنایی شەو بۆ کۆڵانان بە پشت سەر تۆ بووم گوێ بانە و گوێ بان تۆ خەریک بووی من خەنجەر کێشان ڕۆژی تەنگانەش ئەچووم بۆ مەیدان ئەچووی بۆ دیدەن من لە پێشت بووم وەک کەری چەرچی هەر کۆڵکێشت بووم نۆکەری خۆت و خزم و خوێشت بووم شەریکی خەم و دەرد و ئێشت بووم بێشکەم ڕاژان بۆ خانم لە ماڵ ئارەقم مەسڕیت بە گۆشەی دەسماڵ هەڵمەکێشای وەک ڕۆستەمی زاڵ دەفر شۆرینی ناو ماڵ و مناڵ. وەڵام، کوێخا خوا کەرەم پیر و داڕزی و گاڵتە جاڕی هۆز گشت هەتیو و مەتیو و بۆچی نافامی کوێخای دنیا دی و تازە تەماتە بێ بە خاوەن زیو. ڕەسمی نۆکەری نازانی چۆنە خزمەتکار پیر بوو تەقویمی کۆنە بڕۆ ناتناسم موختەسەر کەلام نەخڵەتی هەرگیز بۆ ئیش بیتەلام. تۆبە کردم وا پیاوێ عومری چووە حەفتا ساڵ بێ تێگەیشتن بێ عەقڵ و کەماڵ، وەختێ کە پیر بوو قووەتی نەما شەریکە دزی شەریکی ناکا ئەگەرچی جاران بە قووەت بووە کۆڵەڵ گرتنی لە دەست دەرچووە دەرقەت هیچ کەس نایە بە زۆران. تا جەردەیی کە وەک جاری جاران. ئەمجا ئەزانێ هیچی بۆ ناکرێ ئەمڕۆ و سۆزییەک خاترجەم ئەمرێ ئەڕوا بۆ تەکیەی شێخان بۆ تۆبە سەد هەزار کەڕەت تۆبە لەو تۆبە شێخیش چ شێخێ شێخی ناو ژنان سمێڵ خەناوی سەرتاپا جوان بێ فکر و بێ بیر لە کەس نەپرسێ نەزان و ڕۆح زل لە خوا نەترسێ ئەڵێ بە کابرا تۆبەکەت چاک بێ پیاوی تۆبەکار ئەبێ دڵ پاک بێ خۆت بهاوێژە ژێر بەیداخی من من ئەتپارێزم لە دۆست و دوژمن ڕزقت زیادەکەم کوڕت پێ ئەدەم داخڵ بە کۆمەڵ بەهەشتیت ئەکەم بەڵام تۆیشەبێ مانگێ دەفعێ بەڵام تۆش ئەبێ مانگێ دەفعەیێ ئەگەر پێت نەکرا چل شەو تۆبەیێ دیاریم بۆ بێنە هەرچی ئەتوانی هەر شتێ کە خۆت بە چاکێ زانی. خزمەتی من کەی چاکە تا خێزان خێزان لەگاڵ لەگەڵتا نایەنە دیوان. فریات ئەکەوم لە ئازار قەبر نەجاتت ئەدەم لە ڕۆژی حەشر ئەمجا ئەم کابرا هێندە ئەحمەقە هەتاکو ئەمرێ کۆڵکێشی خەڵقە دەس شێخ ماچەکا و دێتەوە بۆ ماڵ لێی کۆ ئەبنەوە ڕانک و چۆخەشاڵ. یا خۆڵی مەرقەد یا تیکەیەک نان دێنێتۆ بۆ ناو کۆڕی موریدان لە ماڵی شێخا هەرچی ئەبینێ لە ناو خێزانە یەک یەکەی خوێنێ ئەڵێت ئەی خەڵکە شێخ چەندە جوانە حەمایەڵ لە مل لفکە لە شانە چەن نەرم و شلە دەستی جوانی هەزار ماشەڵڵا لە ناو چاوانی کەوای گرونی سەڵتەی تاقمدار چەتفەی مەلیکی کێش و کڵاولار خەنجەری دەبان تەواو کاڵان زەڕ سەر تاپا باڵای وەک ڕێحانەی تەڕ کە لەگەڵ شێخ ژن دانیشن لە ماڵ شەیتان کوێرەکەن بە لفکەی دەسماڵ ڕوومەت توندوتۆڵ چاو و برۆگەش ڕەنگ سوور و بۆ خۆش وەک گوڵاڵەی گەش کە نواڕی بۆ من شێخی باڵا بەرز وەک بی ڕووی شەتاو کەوتمە لەرزە لەرز لە پاش نیو سەعات هاتمەوە سەر هۆش دیاریەکەم دانا بە دڵێکی خۆش ئەم جا شێخ فەرمووی موریدەکەی خۆم بێنە بزانم چیت هێناوە بۆم. دەستی یەک گرن میللەت دەخیلە هەستن بزانن ئێوە شەریفن خاوەن ویژدانن سەرێ بەرزۆ کەن چاوتان ببینێ پیاوێک بە تەنیا هۆزێ کە هەژێنێ سەرێ بەرزۆکەن چاوتان ببینێ پیاوێک بە تەنیا هۆزێک ئەژێنێ دەوڵەمەند تۆزێ لە خوا بترسێ هەواڵی هەژار جار جار بپرسێ با سێ قات نەبێ خانوو سەراکەت پارەی قاتێکیان بدە بە براکەت تا بیدا بە نان بۆ بەچکەکانی ئەویش بەش ببا لە زیندەگانی. چەن خۆشە برسی تێر بکەی لە نان خۆت بۆ بە کوژ دا لە ڕۆژی مەیدان دەوڵەمەن مەڵێ قسەی بۆ خۆیە نەبوونی هەژار نەبوونی تۆیە تۆ قەسری سێ قات بۆ بکەی بە ماڵ من نەم بێ زنجێ بۆ خۆم و مناڵ. شیوەن بۆ فایق بێکەس. دیسان هەوری خەم وەک جاری جاران خەم ئەبارێنێ لە باتی باران ناڵە و چەخماخە و بروسکەی لە دوور هانی و ڕژانی لە سەر شارەزوور دای لە بنچینەی زانینی کوردان قوڕی دا بە چاو دەستەی هامفەردان قەڵەمی لە دەس فایەق خستە خوار لە دونیا دەرچوو بێ کەسی هەژار بڵێن بە گوڵان هەر دیلی خاک بن لە من خراپتر دیدە نمناک بن گۆی ژەهر بگری تا ئاخر زەمان کێ بتلاوێنێ بە ئەشعاری جوان یا پیرە مەگروون پیر و زویر بێ با پیرە مەگروون پیر و زویر بێ تا ڕۆژی مەحشەر ئەوی لە بیر بێ چونکە دوای بێکەس بێکەس ئەکەوێ کەس ناوی نابا و هیچ کەس نایەوێ زەڵم و تانجەڕۆ بێنە سەر گریان لافاوی فرمێسک بەرن بۆ سیروان بڵێن شاعیری هۆزی کوردان ڕۆ لە شەشی ئەیلوول شێری مەیدان ڕۆ کاتێ کە بیستم دایکی خاکی ڕەش شاعیری وەهایی گرتۆتە باوەش بۆ ڕۆژی فەوتی نەویم لە قەڵەم بە چاوی تەڕ و دڵەی پڕ لە خەم گوێم گرت کوردستان بە شین و زاری بە هەیڕۆ هەیڕۆ و بە بێ قەراری ڕوانیم قەڵەمی گرتووە لە دەس مێژوو ئەنووس ئەنووسێ بۆ فایەق بێکەس شەوی یەکشەمە لە هەژدەی سەفەر لە نۆزدەی کانوون لە کۆڕ چووە دەر بە پیتی ئەبجەد نووسی بۆ کوردان خوێن ئەبارێنێ ئاسمانی نیشتیمان هەزار و نۆ سەد و چل و نۆ ی زاین. کۆتر و ڕاوسی ڕۆژێک دەروێش ئەوڕەحمان ساچمەزەنی کردە شان کوولەکەی بەستە کەمەر بۆ ڕاو لە دێ هاتە دەر ساچمەزەنی گرتە مشت دووسێ نانی بەستە پشت تاوێ سەرشان تاوێ شیو تاوێ چاڵایی نەدیو تاوێ لە دەشت تاوێ لە دەشت تاوێ دۆڵ ئەسووڕاوە چۆڵ بە چۆڵ ڕوانی دارێ بەرز و جوان سەوز و گەش و گەڵاپان باڵا بەرز و بن قوی بووبوو بە چەتری نەوی کاتیش کاتی هاوینە خۆرەتاو زۆر بە تینە ڕاوچی بەدبەخت و غەدار لای دا بۆ سێبەری دار دانیشت وە نەوزەی بردۆ کیسەی لە پشت تێن کردۆ سەبیلێکی لاشکاو بە بنێشت پی نەکراو سەبیلی بادا تەواو دەری هێنا ئەستێوقاو. ویستی کە دایگیرسێنێ ئارەزووی پێ بشکێنێ کاتێ ئەستێی دا لە بەرد کۆترێکی دەنووک زەرد کەوتە خوێندن لەسەر دار هەر وەک بولبولی بەهار لەگەڵ بێ چوولەکانی دەسیان کرد بە گۆرانی بە دەنگێکی نەرم و نۆڵ هەموو پێکەوە بە پۆل ئەیان وت بژی وڵات گشت کەس بگا بە ئاوات. کۆتر ئەیوت بە بێچوو دووبارەی ئەکرد زوو زوو بڕوانن بۆ ئەم دارە چ مەڵبەندێ نازدارە ڕۆڵە یاخوا گش وڵات دوور بێ لە زوڵم و ئافەت ئەو ڕەحمانی خواگرتوو گوێی لە دەنگی کۆتر بوو بێ ئینسافی ملقەوی سەبیلی نایە زەوی بە سووک نەوی لە تفەنگ مشتی لێ گرت بە بێدەنگ ڕەحمی نەکرد بە بێچووی تازە لە هێلکە دەرچووی تفەنگی هێنا سەر پێ تەقانی و کوشتی لە جێ ساچمە ئاژین بوو لە دار کۆتری پێکرا و کەوتە خوار بە زمانی حاڵ هاتە زمان وتی ڕاوچی بێ ئیمان بۆچی وات کرد بە حاڵم بۆچی شکاند باڵم بۆچی لە بێچووت بڕیم بۆچی جەرگت هەڵدڕیم بۆچی لە گیانی شیرین بێ بەشت کردم لە ژین وەک تۆ ژینت لا خۆشە دڵ منیش بۆی پەرۆشە ئاوا خۆم هیچ بێ چوەکان بێ خۆم چی بکەن لە هێلان لە عومرا زۆر مناڵن هێشتا بێ پەڕو باڵن چۆن بژین چۆن بمێنن لە دەوری کێ بخوێنن ئەشێ چی بێ گۆشتی من وا لێم بوی بە دوژمن ئەو گوڵەیە تاق تەقانت ئەو گولەیە تەقانت بە دڵ منا چەقانت ئەگەر بدایە بە گۆشت گۆشتی زۆرترت ئەکرد بۆت ئەگەر بدایە بە گۆشت گۆشتی زۆرتر ئەکرد بۆت بۆ ئەر کەسێ کە کەسە یەک تیری تانە بەسە ئەگەر خاوەن حەیابی لە دونیا تاکو مابی ناچی بە گشەژارە تفەنگ ناخەی بە دارە. فێڵبازی ڕێوی ڕێویە گەڕۆڵ لە برسا کەوتوو لەبەر گەڕۆڵی لە کونا خەوتوو پیر و بێتووک دیان شاش و چەوت گاگا لە بن بەرد گاگا لە ئەشکەوت لە ترسی تانجی بە زگی برسی ئەی خوێن بە خۆیا ئایەت الکرسی لە تاو برسێتی ڕووی کردە دێیێ بەڵکوو پەیاکە شتێ لە جێیێ گەیشت بە پۆلێ مریشکی زۆر چاخ هەموو هێلکە کەر هەموو بە دەماخ کە مریشکی دی بە شادی و خەندان کلکی بەرزۆ کرد دەمی دا چەقان زانی بە جارێ گشتی ناگیرێ بۆ خۆی سازانی فێڵ و تەگبیرێ ڕووی کردە مریشک وتی السلام علیکم بالخیر ئەی گرۆی ئیسلام چۆنە تەهلیلە و نوێژ و ڕەفتارتان چۆنە زیکر و فیکر سوبح و ئێوارتان من شێخ ئیرشادم خاوەن ئیمانم سەردەسەی جەمیع مەشایەخانم بێن تۆبە بکەن دنیا فانیە بۆ هیچ کەس تا سەر بە بەقا نیە دەس نوێژ بشۆرن نیەت دابەسن قەتار بپێکن هەموو ڕاوەسن چاو بنوقێنن بێ قسە و کەلام هەموو نوێژ بکەن بۆ خوای عەللام گەر تەپە تەپێ یا فڕەی باڵێ هاتە گوێچکەتان بە هەر ئەحواڵێ چاو هەڵمەبڕن ئامان سە دامان ئەوە مەلەکە دێت لە ئاسمان. ڕێوی کە زانی نێچیری ڕێک بوو بۆ گرتن مریشک کەوتە هاتوچۆ. یەکێکی گرتن خەیلێ بە دەوان. کە فڕڕەی باڵی هاتە گوێی ئەوان، وتیان سەد دەخیل خۆتان بکەن مات، ڕێوی ڕاستی کرد وا مەلەکێ هات. دەخیلە هەرگیز یەکتر مەدوێنن، ڕوو لە قیبلە کەن دوعا بخوێنن. ڕێوی دەمی برد یەکێ تری گرت، ملی هەڵکێشا زۆر بە دەستوو برد. دووبارە وتیان صدفت و یا پیر. دووبارە وتیان صدقت و یا پیر ئێمە هەموومان تۆمان هەی دەستگیر. یەک یەک و دوو دوو تەواوی کردن زۆر بێ ڕەحمانە لە ناوی بردن. ئاخری خوای مریشک حەقیانە سێنێ بێچوە شێرێکی. بۆ ئەگەیەنێ ئێسک و پرووسکی ئەهاڕێتە یەک بێ تەقەی تفەنگ بێ سیلاح و چەک بێشک هەر کەسێ کە مەزڵووم خۆرە بۆ ئاخری ئاوا ئەڕوا بەم جۆرە. چی لە خاکدایە؟ برای نیشتیمانی تۆ خوێندەواری سوپاس بۆ یەزدان زرنگ و هوشیاری ئەم خاکە کە تۆیی هێنایە کایە ئەم خاکە بۆ تو بوو بە دەسمایە ئەم خاکە بێشکەی قارەمانانە ئەم خاکە پەردەی شەهریارانە ئەم خاکە لاشەی لاوی خوێن گەرمە ئەم خاکە ئەندام کچی پڕ شەرمە نەرگس و شەوبۆ وەنەوشە و شەسپەڕ پەلکەی کچانن لە خاک دێنە دەر. میوەی سەرزەوی بۆیە شیرینە. شیرینی نیکتەی وتار ڕەنگینە. سپی چناران وا بەرز و چاکن. نموونەی باڵای گەنجی ژێرخاکن. ڕاستی سەروەکان پێت بڵێم چۆنن. تەبعی مەوزوونی شاعیری کۆنن. ئەو گوڵاڵە سوورە بە سەریاڵەوە. ئەلەرێ بە دەم بای شەماڵەوە. ئەوە سەر گۆنایی نیمچە غەزاڵە یا لیمۆی وی وێنەی دوو لیمۆی کاڵە هەر دارێک ئێستا کە زۆر بەردارە بزانە لاشەی پیاوی هۆشیارە یا خۆ ئەو مارە کە ژەهراوییە شینە یا ڕەشە بۆرە ئاوییە ئەوانە لاشەی حەرامزادانن بێگانە پەرست زۆڵی نیشتیمانن یا خۆ دڕندەی ئادەمیزاد خۆر شێر و ورچ و گورگ لە کەم تا بە زۆر ئەوانە بەشی خەڵکیان خواردووە هەر بە بەشخۆری ڕایان بواردووە حەیفە لەم دەورە بۆ ناز و نیعمەت بۆ دەورەی دووەم خۆت خەیتە زەحمەت. وێنەکەم، وێنەی سەرلێشێواوم پێشکەش بە دەستەی لاوم، ئەم وێنە گەرچی پیرە بە ڕاوێژ و بە بیرە، ڕۆژێ ئەبێ کوردستان ئەدەب بکڕێ بە گران، یەکێ ئەپرسێ لە دوو نازانن ڕەنگی چۆن بوو، قانع شاعیری کۆنە خۆزگە ئەمزانی چۆنە وێنەم بۆ ئەو زەمانە لک لابەری دڵانە وێنەم بە پێی وتارە بە شعرەکانا دیارە کە بێ پارە و هەژارم هەژاری کوردەوارم بۆیە بێ شوێن و بێ جێم پەروەردەی کونجی لادێم هەرچیم زانی کەم و زۆر هەمووم نووسی بە سەد جۆر ئەگەر چاک بوو لە لاتان پێشکەش بە خاک و پاتان ئەگەر خراپە لاتان ئێوە بن و خواتان عەفوو فەرموون نوقسانم عەفوو فەرموون نوقسانم لەوە باشتر نازانم. سەرگوشتەیەکی مێژوویی یاران فانییە، یاران فانییە، شادی و بەشارەت، دونیا فانییە، سواری ئەسپ بووین ڕۆیین بۆ شکار، ئەمشیو و ئەوشیو، بە ڕۆژ و نزار. ڕاوگەی ئەوەڵمان دۆڵی دۆڵە سوور ئەمجا بناری دەشتی شارەزوور لە بەر بەردەبەل ڕوانی ماسارە دیارە کە جێگەی یە گەورە شارە قەیسەری و بازاڕ سەرا و دووکانە بنچینەی خانووی هەر وا عەیانە بە کورتی سێ ڕۆژ بە کەروێشکە ڕاو کەلاوەی شارمان بۆ نەکرا تەواو لە ڕۆژی چوارەم کەروێشکێکمان کوشت کە سەرمان بڕی و خوێنەکەمان ڕشت، خوێن ڕژا بەسەر بەردێکی پانە، کە خوێنی لێکەوت لێم هات بە زمانم. بەرد وتی، ئەی سوار لاوی پەسەندم، پەترۆی زامانی کۆنت هەڵکەندم، وە نییە ئەم خوێنە هەوەڵ جارم بێ، زووخی دەروونی پڕ جەخارم بێ. چەند خوێنی پیادە چەند خوێنی سوار ڕژا بە سەرما هەزاران هەزار کە بە کە بەر دەمەی وت ساتێ هە پەسام پشووم لێ بڕا تەواو تەواسام قانع من سوێندت دەتەم بە خوای لامەکان من سوێندت ئەدەم بە خوای لامەکان بە ئافەریدەی دەورانی جیهان بۆم بەیان بکە ڕازی ڕازی نیهانی هەوەڵ تا ئاخر هەرچی ئەزانی لە کۆشک و خانو لە شار و دێهات ئەم شارە گەورە بۆچی وای لێهات بەرد سەیری مێژوو کە ئەزانی چۆنە دەستکاری کێیە ئەم شارە کۆنە لە پێش میلادا لە قەڕنی حەوتەم هۆزی مادەکان لە زۆر تا بە کەم لە ئەوروپاوە هاتنە ئاسیا کردیان بە مەڵبەند گشت دەشت و چیا کۆبوونۆ لە یەک زۆر و بێ شومار دەوڵەتی مادیان هێنایە سەر کار شاری پایتەختیان ناونا ئەکباتان، ئێستا پێی ئەڵێن شاری هەمەدان. یەکەم شادیوکس دانیشت لەسەر تەخت، بۆ خۆشی و شادی کوتای تەپڵی بەخت. سوپای دروست کرد لە پیادە و سوار، مەردی ڕووی مەیدان پاڵەوانی کار. مامۆستای ڕاگرت بۆ خوێندەواری، شاری ڕازان و فەننی مێعماری. سوارەی سەربازی خستە ناو ڕێگە هەتاکو هیچ کەس ماڵی کەس نەبا مسکین نەواز و هەژار پەروەر بوو بۆ باقی شاهان چەشنی سەروەر بوو بە بێ ئاژاوە و بێ شەڕو هەرا لە سەر شارانا والی دانرا پەیدای کرد بۆ کورد ناو و ئابڕوو بنچینەی مادی خستە ناو مێژوو جێگە داری ئەو فرە فرتریش بوو پاش باوکی ئەویش کەوتە هاتوچۆ لە شوێنی باوکی غیرەتی نوان چاکتر لە باوکی کوردی پێگەیان سنووری خاکی بڵاو کردەوە، گۆی هونەرمەندی تەواو بردەوە. دەرەجەی سەرباز لە پیادە و سوار چەپەر بوو بەریت لەم شار بۆ ئەو شار. ئاڵوگۆڕ لەگەڵ دراوسێکانی پێویستی هۆزی چاک بەدەسانی زۆر زۆر تێکۆشا بە هوشیاری هەتا پێشی خست پیشەی جوتیاری لە پاش چەند ساڵێ بەبێ دەردی سەر وڵاتی جێهێشت لە بۆ هۆخشتەر هۆخشتر کوڕی هاتە ڕووی مەیدان چاکتر تێکۆشا بۆ هۆزی کوردان سوپای پێکۆ نا زوو بە دەستو برد دوژمنی دەوری هەموو لە ناو برد کەمەر بەستە بوو تا ڕۆژی مردن دایم ئامادە بۆ خزمەت کردن بۆ دەرکردنی دەوڵەتی ئاشوور لە ئەکباتانۆ هاتە شارەزوور. زانی ئاشوری مەردی دلێران شەڕکەر و وریا بە کوشتن فێرن زانی ئاشوری مەردی دلێرن شەر شەڕکەر و وریا بە کوشتن فێرن ئەمجا هۆخشتەر پادشای عادل خوشکی خۆی بەخشی بە پاشای بابل بە هۆی زاوایی ئەم پاشا گەورە ئاشوریان دەرکرد نەمان لەو دەورە ئەمجا پایتەختی هێنا شارەزوور شاری دروست کرد بە نەوێ مەشوور نەوێ و بەردەبەل هەتاک و خوڵمار ئەم دەشتە گەورەی هەموو کرد بە شار بڕوانە ئێستەش بنچینەی ماوە تا چاو بڕەکا لە هەر چوار لاوە کوڕی هۆخشتەر ناوی ئاژدیهاک کە مێژوو کە مێژوونووسان پێی ئەڵێن زوحاک بڕوانە وشەی هێردۆتی یۆنانی ئیسپاتی ئەکا زۆر بە جوانی لە پاش ئاسدیهاک نۆرە هاتە زوور ئێستەش بەو خاکە ئەڵێن شارەزوور ئاخر پادشای مادەکان زوورە لە ناو مێژوودا تەواو مەشوورە لە دەوری زووردا دەوریان دوایی هات، حوکمیان نەما لە خاک و وڵات، پاشماوەی ئەوان بۆ هۆزی کوردان، تەپلەی نەوگینە و فەقیانەی پان، کە بەردەم ڕازەی بۆ گێڕامەوە، کڕنووشم بۆ برد بە سەلامەوە، وتم مەمنوون بووم ئەی بەردی کۆنە، شارەزات کردم کە میدیا چۆنە، منیش دووبارە زامم کولاوە، خواحافیزیم کرد. گەڕامە دواوە. دۆستی بە ئومێد دۆستی بە ئومێد ڕۆژی دووانە ئەویش نەک بە دڵ بەسەر زمانە ئەگەر بۆ تەماع دۆستی ئەکەی نەوەڵڵا مەیکە ئابڕووی خۆتەبەی. دۆستی بە ئومێد سێبەری دارە سەد جێ ئەگۆڕێ هەتا ئێوارە مەیل ئەو مەیلەیە بە بێ هیوا بێ بە قازانجی دۆست زۆر شادمان بێ زەرەر ڕووی تێکا زۆر پەرێشان بێت دۆستی دۆست دۆستە بە بێ درۆیە دوژمنی دوژمن خۆ دۆستی تۆیە ساڵێکیان من و ئاشنایەکم لە ئاشنا چاکتر وەک برایەکم بۆ نەفعی شەخسی بووین بە ئاشنا پشتی یەکمان گرت هەر وەکو برا من ئومێد بە ئەو ئەو ئومێد بە من دۆستمان کوێرە کرد چ جیایی دوژمن ئاخری هیوامان لە یەک دەست نەکەوت بووین بە زدی یەک وەک ئاگر و نەوت من جنێو بە ئەو ئەو بە من جنێو شیشاینە یەکتر هەر وەک جن و خێو من نەویم لە دار ئەو نەوی لە بەرد هەردوو خەجاڵەت هەردووکمان ڕەنگ زەرد ئاخری عاقیبەت کردمان بە هاوار هاتنە سەیرمان مەخلوقی بازاڕ هەر کەس عاقڵ بێ قەت وەها ناکا بۆ دۆستی وەها ئابڕووی خۆی نابا.